بەسەرهاتی کچە کوژراوەکە دنیازاد بە شەهرەزادی خوشکی وت بەخوا خوشکێ چیرۆکێکی خۆش بوو لە دنیادا وێنەی نییە بەڵام شەو بە بەریەوە ماوە چیرۆکی دینازانی شەهرەزاد وتی گەر پاشام ڕێگام بدا بە سەرچاوان پاشاش وتی خێراکە بۆمان جێڕەوە شەهرەزاد و تێڵێن شەوێکیان هاروونە ڕەشید ئەنێرێتە شوێن جەعفەری وەزیردا و پێڵێ با ئەم شەو خۆمان بگۆڕین و بچینە ناو هاوڵاتیانەوە گوێ هەڵبخین بزانین کام دەسەڵاتدار و لێپرسرا و پیاوی دەوڵەت خراپە و ئەوان لێی ناڕازین دەریان بکەین کامیشیان لای هاوڵاتیان پەسەندن پلە و پایان بڵندتر بکەین جعفەری ژووتی بەسەر چاوان چوونە ناو شار شەقام و کۆڵانان گەڕان پیرێکیان بینی گاڵۆکێکی بەدەستەوە و تۆڕێکی ماسی بەسەر سەرەوە ئەم شعرەی ئەوت لەبەرەوە وتیان وەک پۆڕ و کەوی سەرکانی و مانگەشەوی وتم جوانی بێکەڵکە بەهێز نەبم و قاوی دەستم بەسەرا بگری لام بێ خامە و دەفتەری کارێ ئەکەم بۆ هەژار تۆش لەگەڵما بگری هەژار بووی چاکتر وایە لە گۆڕستان جێ بگری. کە خەلیفە هارونە ڕەشید شیعرەکەی بیست زۆر کاری تێکرد بە جەعفەری وت بڕۆ بزانە لەوە چێ زۆر هەژار و نەدارا بێ. هەرچیەکی پێوە بوو ئەوە من بە سەد دینار لێت ئەکڕم. پیرەکە ئەمەی بیست زۆری پێ خۆش بوو وتی هەر ئێستا لەگەڵت ئەگەڕێمەوە. ئەمجا تۆڕەی فرێدایە دیجلەوە. دوای کەمێک تۆڕەی ڕاکێشایە و کۆی کردەوە. سندووقێکی قورسی تیا بوو. خەلیفە ویستی هەڵی بگرێ بەڵام زۆر قورس بوو. سەد دیناری دایە ماسیگرە و ئەو ڕۆیشت. مەسرور و جەعفەر سندوقیان هەڵگرت و گەڕانەوە بۆ کۆشک و دیسان مۆمیان داگیرساندەوە. جەعفەر و مەسرور سندوقیان شکان سەیریان کرد قیفەیەکی خوسی تێدایە بە تاڵێک دەزوی سور دورابوو. قیفەکەیان قرتان. فەرشێکیان دی فەرشەکەیان هەڵدایەوە. چەند قۆپچەیەکیان بینی لاشەیەکی مردوی تیابوو کە بە پارچە قوماشی زیوین داپۆشرابوو. ئیدی خەلیفە پەژارەی بۆ خوارد و سەیرێکی جەعفەری کرد و وتی. ئەی سەگی وەزیران لە سردەمی خەلیفایەتی من دا خەڵک ئەکوژن و فرێ ئەدەنە دەریاوە لەسەر منیش ئەنووسرێ مەرج بێ کوژەری ئەم کیژە بدۆزمەوە و لە ئەمەی خراپتر بەسەر بێنم بە جەعفەریشی وت بە گۆڕی بەنی عەباسی باپیرم گەر کوژەری ئەم کچە نەخەیتە بەردەست تاکو و تۆڵیان لێ بکەمەوە ئەوە خۆت و چل ئامۆزا و پورزات لە بەردەمی کۆشکدا هەڵەواسم جەعفەری وەزیریش وتی تەنیا سێ ڕۆژ مۆڵەتم بدە ئەمجا چووە ناو شار لە دڵی خۆی داوتی خوایگیان ئاخر چۆن بزانم چێ ئەم کچی کوشتووە تاکو بیخەمە بەردەستی خەلیفە گەر کەسێکی دی بۆ بەرم ئەوە خوێنی ئەچێتەم لێم نازانم چی بکەم لە بێدەسەڵاتیدا سێ ڕۆژ لە ماڵەوە لی دانیشت ڕۆژی چوارم خەلیفە نردی بە شوێنی داولەی پرسی کوا ئەوەی کچەکەی کوشتووە جەعفەریش وتی ئەی میری مسوڵمانان بۆ من غەیبزانم تاکو بکوژی بدۆزمەوە خەلیفە زۆر تووڕە بوو فەرمانی دا لەبەر دەواازەی کۆشکدا خۆی لە سێدارە بدەن فەرمانیشی دا جاڕچی جاڕبدا بە شاردا کە هەر کەسێگەیەوێ لە سێدارەدانی جەعفەری بەرمەکی و چل کەس لە ئامۆزا و پورزاکانی ببینێ با بێتە بەر دەروازەی کۆشکی خەلیفە. زۆرێک لە دانیشتوانی شار ئامادە بوون و نەشیان ئەزانی بۆچی لە سێدارە ئەدرێن. خەڵکەکە گریان بۆ ئەبو جەعفەر و ئەو چل کەسەی وا داربەستی سێدارەیان بۆ هەڵخراوە. ئەبو جەعفەر بەرمەکی و ئەو چل کەسە لە بەردەمی دا بۆ لە سێدارەدان ئامادە کراون. هێندەیان زانی لاوێک دڕی بە خەڵکەکە دا، خۆی بەرەو لای جەعفەری بەرمەکی کوتا. کە گەیشت بە وەزیری وت، خوا بتپارێزێ ئەی پەناگای هەژاران، سەرۆک هێموان، ئەو کیژەی کە لە سندوقەکەدا بوو من کوشتوومە و تۆڵەی لە من بکەنەوە. کە جەعفەر ئەمەی بیست دڵی بە خۆی خۆش بوو، بەڵام خەفەتی بۆ ئەو لاوە خوارد، ئەوان لەم کەین و بەینەدا بوون، پیرەمێردێکیش دڕی بە خەڵکەکە دا و خۆی گەیاندە لای وەزیر و لاوەکە سڵاوی لێ کردن وتی، گەورەی بەتوانا، وەزیری دانا، بڕوا بەم لاوە مەکە، ئەم کیژە من کوشتوومە، گەر تۆڵەی لە من نەکەیتەوە لەو دنیا یەخەی تۆ ئەگرم. لاوەکە هەڵیدا وتی، ئەم پیرە ئاوەزی لە دەست داوە، خۆیشی نازانی چی ئەڵێ، ئەو کیژە من کوشتوومە، تۆڵەکەی لە من کەرەوە. پیرەمێرد وتی کوڕم تۆ مناڵی لەبەری دنیات نەخواردووە من تەمەنێکی زۆرم بەسەر بردووە تێرم لە دنیا خواردووە بە قوربانی وەزیران و ئامۆزا و پورزایانی بم خێرا بکەن من لە سێدارە بدەن جەعفەر بە سەرسوڕمانەوە هەردووکیانی سەرخست بۆ لای خەلیفە و کوڕنووشی بۆ بردووتی ئەی میری مسلمانان ئەوە کوژەری کچەکەمان ئامادە کردووە کە خەلیفە وتی کوا جەعفەر وتی، ئەم لاوە ئەڵێت من کوشتوومە، ئەم پیرەمێردەش ئەڵێ من کوشتوومە، ئەوە هەردووکیانن، خۆت پرسیاریان لێ بکە. خەلیفەش سەیرێکی هەردووکیانی کرد و پرسی، کامتان ئەو کچەتان کوشتووە؟ لاوەکە وتی من، پیرەش وتی، من نەبێت کەسی تر نەیکوشتووە. خەلیفە فەرمانی دا، هەردووکیان لە سێدارە بدەن. جەعفەر هەڵیدایە، ئەگەر یەکێکیان کوژەر بوو لە سێدارەدانی ئەویدی ناڕەوایە. لاوەکەوتی بە حەقی ئەوەی ئاسمانی بڵند ڕاگرتووە، زەوی ڕاخستووە، من ئەو کیژەم کوشتووە. ئەمەش ناوونیشانی کوشتنەکەم. دەستی کردە باسی سندووقەکە و شتەکانی ناوی. خەلیفە بۆی دەرکەوت کە ڕازەکە. زۆری بەلاوە عەجایب بوو پرسی بۆچی بە ناڕەوا ئەم کیژەت کوشت بۆ بە بێ لێدان کوشتت ئەی بۆچی ئێستا دان بە تاوانەکەت دا ئەنێیت و ئەڵێیت تۆڵەیم لێ بکەنەوە لاوەکە وتی ئەو کیژە میری موسڵمانان ئامۆزایشم بوو ژنیشم بوو ئەو پیرەمێردەش کە لە بەردەمتایە باوکی کوژراوەکەی و مامی منە بەکچی مارەم کردو خواسێ کوڕی داینێ زۆری خۆشەویستم و پەزێرایە کردم هیچ خراپێکم لێ نەدی منیش زۆرم خۆشەویست تاکو و سەتایە مانگە زۆر نەخۆش بوو پزیشکێکی زۆرم هێنا سەر تاک و بەرە بەرە چاک بووە ڕۆژێک کامیست بیبەمە گەرماوەکەوە بیشۆم پێیوتم حەزم لە شتێکە پێش ئەوەی خۆم شۆم منی ژوتم بە سەرچاوان ئەوی ژوتی سێوێک بابۆنێکی بکەم و قەپاڵێکی لێ بگرم منیش چوومە ناو شار و زۆری بۆ گەڕام دەستم نەکەوت ئەگەر سێوێک بە دینارێکیش بواە ئەم کڕی کە ماندوو بووم گەڕامەوتم ئامۆزا بەو خۆیان دەستم نەکەوت هەر ئەمەی بیست زەر هەڵگەڕا دەستی کردە گریان شەهرەزاد وتی ئەی پاشا پیاوەکە وتی کە ڕۆژ بۆ لە ماڵ هاتمە دەرەوە و هەموو ڕەز و باخەکان گەڕان بێسوود بوو لە ڕێگا ڕەزەوانێکم بینی پرسیاری سێوم لێکرد لە وەڵام داوتی کوڕم لەم وەرزەدا بوونی سێو دەگمەنە تەنیا لە ڕەز و باخەکەی میری موسوڵمانان کە لە شاری بەسڕەی هەیەیە کە هەموو ساڵێک بۆ خەلیفە ڕەوانە ئەکرێتە بەغدا. هێندەش نەکەم خۆشەویست گەڕامەوە ماڵ و خۆم ئامادەی سەفەر کرد و ڕۆشتم. چوون و هاتنەوەم پانزە ڕۆژی پێ چوو. سێ سێوم بۆ هێنایەوە کە سێ دینارم پێ دابوو. کە گەڕامەوە سێوەکانم پێ دا لە جێگادا کەوتبوو. نەخۆشی زەرد و لاوازی کردبوو بایەخی بە سێوەکان نەدا و هەرسێکیانی لەو لای خۆیەودانا دە ڕۆژی تر لە جێگادا کەوت ئەمجا چاک بووە ئیدی منیش چوومۆ سەر دوکان و کەوتمۆ کاسپیکردن نیۆڕۆێکیان لە دوکان دانیشت بووم کۆیلەیەکی ڕەش هاتە بەر دوکانەکەم سەرنجە دەم یەکێک لەو سێوانی پێە کە بۆ ژنەکەمم هێنابوو و یاری پێ کرد. منیش لێم پرسی ئەی کۆیلەی ڕەش، ئەم سێوەت لە کوێ کڕی تاکو منیش بچم لێی بکڕم؟ ئەویش بە پێکەنین وتی، لە دۆستەکەمم وەرگرت، ماوەیەک لەمەو پێش لێرە نەبووم، دواتر چووم بۆ لای. لێم پرسی ئەم سێ سێوەت لە کوێ بوو؟ وتی، مێردەکەم بۆ ئەم سێوانە گەیشتۆتە بەسرە و سێ دیناری پێ داوە و بۆی هێناومەتەوە. کە ئەمەم بیست، دنیا لە بەر چاوم تاریک بوو. دوکانم داخست و بەپەلە بەرەو ماڵ بوومەوە، هێندە توڕە بوو مێشکم لەسەردا نەمابوو، کە سەیرم کرد دوو سێوی ماوەتەوە، کە لە ژنەکەمم پرسی کوا سێوی سێم وتی نازانم، چەی کۆیلە ڕەشە ڕاست دەرچوو، چووم چەقۆیەکم هێنا و ژنەکەمم دایە زەویدا و چوومە سەر سنگی و کەوتمە چەقۆ لێدانی، سەریم پەڕاند و خستمە قەپەکەوە، بە قۆپچەکان دامپۆشی، پارچە فەرشێکم هێنا و تێم پێچا و دووریمەوە، سندوقێکم بۆ هێنا و تێم خست، بردم و بە دەستی خۆم فڕێم دایە ڕووباری دیجلەوە. بۆ خاتری خوا میری موسڵمانان پەلە بکە لە لە سێدارەدانم. زۆر لە لێپێچینەوەی ئەو دنیا ئەترسم. کە گەڕامەوە ماڵ سەیرەکەم، کوڕە گەورەکەم ئەگری بۆ دایکی لێم پرسی بۆچی ئەگری؟ لە وەڵامدا وتی سێوێکی دایکمم هەڵگرت و بردمە کۆڵان، لەگەڵ مناڵاندا یاریم پێکرد، کاتێکم زانی کۆیلەیەکی ڕەشی درێژ پەیدا بوو، کە سێوەکەی بینی لێی پرسیم، ئەمەت لە کوێ بوو؟ منیش وتم، باوکم چووە لە شاری بەسرە بۆ دایکمی هێناوە، سێ سێوی بە سێ دینار کڕیوە، کۆیلەکەش سێوەکەی لێ سەندم. زۆریش گریام بە دوای دا کە نەیدامەوە، لە ترسی دایکم خۆم شاردەوە، نەکوو لێم دا. کە ئێوارە هات لە ترسا ناگەڕامەوە. توخوا بابە گیان بۆ دایکم مەگێڕەوە، با هێندەی تر نەخۆش و بێهێز نەبێ. کامەم بیست بۆم دەرکەوت کە کۆیلە ڕەشەکە بوختانی بۆ ژنەکەم کردووە درۆی کردووە لە خۆڕا ژنەکەی خۆم کوشتووە زۆر زۆر گریام ئەم پیرەمێردەش کە باوکێتی هات بۆ لام و بۆم جێڕایەوە ئەویش لەگەڵ مندا دەستی کردە گریان تانی وەشەو گریین پێنج ڕۆژ تازیەمان بۆ گرت تا ئەمڕۆژ هەر بەداخین ئەوەیش بەهۆی ئەو کۆیلەیەوە ڕوویدا ئێستاش تۆ گۆڕی باپیرانت بێ ئەو ژنە ژیانم نیە زوو کە با بمکوژن خەلیفە زۆری پێ سەیر بوو وتی ئەو کۆیلە ڕەشە نەبێ کەس لە سێدارە نادەم ڕووی کردە جەعفەر و فەرمانی پێداوتی ئەو کۆیلە لەعنەتیەم بۆ پەیدا بکە کە ئەم کێشەی ناوەتەوە پەیدای نەکەیت تۆ خەمە جێگای ئەو جەعفەر بەسەری خۆی دادا و چاوانی بە فرمێسک بوتی ئەمەش مردنێکی دی منە هەموو جارێکیش گۆزە بە ساغی نایەتەوە جا ئەوە چۆن ئەبێ ئەمانە دەستی دەستین پێکەن مەرج بێ گەشت و ماڵ هەر سێ ڕۆژەکەن نەچمە دەرەوە چی ئەبێت باب بێ ڕۆژی چوارم خەلیفە نردێ شوێنی و پیانوت خەلیفە زۆر تون بووە ئەڵێت ناهێڵم ئەمڕۆ بگەێنێتە ئێوارە و لە سێدارەیە دەم جەعفەر کە مەیبیست دایە فڕمەی گریان و ماڵ و مناڵ و دانیشتوانی کۆشک بەدوای دا، ئەمجا باوەشی کردە کچە بچکۆلەکەیدا کە لە هەموویانی خۆشترە ویست بەخۆیەوە نووسان هەستی کرد شتێکی خڕ لە گیرفانی دایە لێی پرسی ئەوە چیە لە گیرفانتا؟ کچەکە وتی بابە گیان ئەوە سێوێکە ڕێحانی کۆیلەمان دای بە من بە دوو دینار و ئەوە چوار ڕۆژە پێما جەعفەر بەمە دڵخۆش بوو سێوەکەی دەرهێناوتی خوا هەر خۆت کارسازی ڕێحانی بان کرد و پرسی ڕسوە ئەم سێوت لەکوێ بوو کۆی لە کەوتی بەو خویە گەورم درۆ باش نییە نەم دزیوە پێنج ڕۆژ لەمە و پێش کۆڵانە و کۆڵانە گەڕام کۆمەڵێ مناڵم بینی یاریانە کرد یەکێکیان ئەم سێوەی پێبوو منیش زلەیەکم لێ دا و لێم سەند، ئەویش هاواری کرد، ئەوە هی دایکە نەخۆشەکەمە و حەزی لێ کردبوو، باوکم گەیشتووەتە بەسڕە و سێ سێوی بۆ کڕیوە بە سێ دینار. منیش ئەم سێوەیانەم لە دایکم دزیوە تاکوو یاری پێ بکەم. ئەمجا دەستی کردە گریان، منیش گوێم نەدایە و هێنامەوە. ئەم کچە بچکۆلەی تۆیش لێی کڕیمەوە بە دوو دینار. ئەمە بوو بەسەرهاتەکەی من. کە جەعفەر ئەمەی بیست، سەری لەم گێرەشێوێنە سوڕما، خەمی بۆ ڕەیحان خوارد و دڵخۆش بوو بە ڕزگاربوونی لە چنگی خەلیفە. ئەمەی وت. کێشەت نەبوونی گەر خزمەتکار بێ، ڕەنگە برینت زوو بە زوو چار بێ، بەڵام ڕوحی تۆ یەک کەسی ئەوێ، بێ ئەو کەس نییە بە دۆست و یار بێ. ئەمجا قۆڵی گرت بۆ لای خەلیفەی برد، بەسەرهاتەکەشی بۆ گێڕایەوە، خەلیفە هێندە پێکەنی و سەری سوڕما کە فەرمانی دا ئەمەش بۆ مێژوو بنووسنەوە. جەعفەر وەزیر وتی، جا ئەم بەسەرهاتە ئەی میرمسوڵمانان کەی بە هێندەی چیرۆکی نورەدینی وەزیری میسر و چیرۆکی شەمسەدین وەزیری میسر و نورەدین وەزیری بەسرە گەر نا کۆیلەکە دەکوژم. جەعفەر وتی، ئەی میری موسڵمانان، لە سەردەمی کۆن زەمانی جاران لە میسرا پەیدا بوو یەک سوڵتان، دادوەر و لێزان، هاونشینی زانایان، پەنای هەژاران، یەک وەزیری بە تەگبیری ڕۆشنبیری هەبوو. پیرەمێرد و تەمەنی پڕی بوو. دوو کوڕی بوو بێ وێنە بوون لە جوانیدا، گەورەکەیان ناوی شەمسەدین محەمەد و بچووکەکەیان نوورەدین عەلی. بچووکەکەیان زۆر شاخ و ژیر بوو، زمان شیرین و بە تەگبیر بوو. لە وڵاتانەوە ئەهاتنە لای بۆ ڕاوێژ پێ کردنی. کە باوکیان مرد، سوڵتان زۆری پێ ناخۆش بوو، هەردووکیانی لە خۆی نزیک کردەوە، سامانێکی زۆری پێ بەخشین و وتی، من لە جێی باوکتانم. سەر لە خۆتان تێک مەدەن. ئەوانیش کڕنووشی ڕەزامەندیان بۆ برد. مانگێک تەعزیەیان بۆ باوکیان گرت، پاشایش هەردووکیانی کردە وەزیر و لە جێی باوکیان دانان. کار گەیشتە وەی کە سوڵتان سەفەری بکردە یەکێکیانی لەگەڵ خۆی برد. شەوێک هەردووکیان پێکەوە بوون، بۆ ڕۆژی دواتریش سوڵتان ئەبوو سەفەرێکی دوور بکا. ئەمانیش شەوێکیان گفتوگۆیان ئەکرد. برا گەورە بە برا بچووکی وت، حەزەکەم هەردووکمان لە یەک ڕۆژدا ژن بێنین. برا بچووک لە وەڵامدا وتی، لە قسەت دەرناچم، چۆن ئەڵێی با وابێ؟ برا گەورە لەسەری ڕۆیشت. گەر خوا کردی و ژنەکانمان پێکەوە مناڵیان بوو، ئەوەکەی تۆ کوڕی بوو هی منیش کچی بوو، کە گەورە بوون، لە یەکتریان مارە ئەبڕین و ئەوانیش ئەبنە ئامۆزاییەک برا بچووک پرسی باشە مارەی کچەکە چەند دەبێ برا گەورە وتی سهزار دینار مارەی سێ ڕەز و باغ سێ ڕانەمر وانەبێت ماری نابڕم کە نورەدین ئەمە بیزوتی ئەمە چمارە یەکە ئەیکەی تەمەرج بۆ کوڕەکەم ئەی نازانی ئێمە برین؟ سوپاس بۆ خوا هەردووکمان وەزیرین، لە یەک پلەداین، پێویستە بێ مارەی کچەکەت بدەیتە کوڕەکەم. ئەویش وتی، جا چییە؟ برا بچووک وتی، لای کەس ئەمە ناگێڕمەوە، ئەمە لەوە ئەچێ کە وتویانە یەکێک ئەچێتە لای هاوڕێیەکی بۆ داواکردن، هاوڕێکەی ئەڵێ بە سەرچاو سبەینێ وەرەوە، کابراش ئەم شیعرە ئەڵێ، کە بۆ شتێ چوویت وتیان سبەینێ، داواکار ئەبێ ئیدی واز بێنێ. برا گەورە وتی لەوە چێ کوڕەکەی خۆت لە کچەکەم بە بەنرختر بزانی من بەزەییم پێتا هاتەوە هێشتم تۆیش ببیتەوە زیر ویستم دڵت نەشکێنم و یارمەتی دەریشم ببی مادام ئەمە قسەتە کچەکەم نادەمە کوڕەکەت ئاگەر کێشی خۆی زێڕیشم بدەیتێ کە نورەدینە مەی لە براکەی بیزوتی منیش کچەکەت داوا ناکەم بۆ کوڕەکەم شەمسەدین زۆر تووڕەبووتی منیش ڕازی نیم کوڕەکەت مێردی کچم بێ گەر لە سەفەر نەبوومایە نەمەهێش بەسەر تا بڕوە بابگەڕێمەوە پیاوەتی خۆمن پیشانەدەم هەریەکەیان لە سوچێکی ژوورەکەدا لێی نووستن ڕۆژ بۆ سوڵتان سەفەری کرد و شەمسەدین بەدوایەوە گەیشتنە جیزە دواتر بۆ هەڕەمەکان نورەدینیش بە تووڕەیەوە نووست بۆ بەیانی دوای نوێشکردن قاسەکەی کردەوە کە پڕبوو لە زێڕ هەندێ پارەی لێ دەرهێنا بیری کردەوەی برا گەورەکەی کەوتەوە ئەم هۆنراوەی وت. سفر دابڕان بیرەباتەوە یادداش ئەدژێنێ بە ئاواتەوە نامۆبوون چاکە خەم ئەڕەوێنێ بڕۆ خوو مەگرە بە وڵاتەوە گەر ئاو بوەستێ زوو بۆ گەنەکە گەر ڕۆیشت پەندە بە حەیاتەوە مانگ ئاوا ئەبێ کە تێی ئەڕوانن گەر وەستا خۆی بیر خەڵکە باتەوە. کە شیعرەکەی هەموو خوێندەوە فەرمانی دا ئەسپە زەردی بۆ بێنووزینی بکەن سەرزینە زێڕینەکەی پێدا بدەن تورەکەی پێدا بکەن ئاو زەنگێ زیوینەکەی پێدا شۆڕ بکەنەوە ئەمجا خواردنێکی کەمی لەگەڵ خۆی برد و سوار بوو بە خزمەتکارەکانی وت کەمێک دڵم تەنگە و لە شار دەرەچم کەس بە شوێنمدا نەگەڕێ. لە میسڕ دەرچوو و کەوتە دەشتایی، بۆ نیوەڕۆ گەشتە بلبیس، ئالیکی بۆ ئەسپەکەی پەیدا کرد و خواردنیش بۆ خۆی کەوتەوە ڕێ. پێش ئەوەی شەو دابێ گەشتە شارێک ناوی سەعدیە بوو، هەندێ لە خواردنەکەی خوارد، ئەمجا تورەکەکی کردە سەرین و فەرشەکەی ڕاخست و بە تووڕەییەوە لێی نووست. ئەو شەوە لەوێ مایەوە بۆ سبەینێ بەیانی سواری ئەسپەکەی بوو بەڕێکە و تاکو گەشتە حەڵەب سێ ڕۆژ لە خان مایەوە تاکو خۆی و ئەسپەکەی بحەوێنەوە ئەمجا سوار بۆ و بەڕێکەوت بێوەی بزانێ بۆ کوێ چێ هەر ڕۆیشت تاکو گەشتە بەسڕە بێوەی بزانێ ئەوێ کوێیە ئەسپی دایە کەسانی خان تاکو تاقەتی بکەن خۆشی پاشکۆکەی داگرت و فەرشی لێ ڕاخست وا ڕێکەوت وەزیری بەسرە لە پەنجەرەی کۆشکەکەیەوە سەیری دەرەوەی کرد ئەسپەکەی بینی، ئەو فەرشە نایەب و شمەکە شاهانەی بینی سەری سوڕما، بە هەندێ لە پیاوانی خۆی وت، بچن ئەو دەرگاوانەم بۆ بێنن. کە هێنایان کڕنووشی بۆ وەزیر برد، وەزیر لێی پرسی، خاوەنی ئەو ئەسپە کێیە؟ وتی، لاوێکی ڕێکپۆشی خاوەن کەسێتییە لە کوڕە بازرگانە جهێ. دواتر خۆی چوو بۆ خانەکە و بە خێری هێنا، ئەمجا لێی پرسی، لە کوێ و هاتوویت؟ بۆچی هاتوویت؟ نورەدین وتی، لە میسرەوە هاتووم و کوڕە وەزیر بووم و باوکم مرد. چی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە. ئەمجا وتی، سوێندم خواردووە سەری خۆم هەڵبگرم، شارە و شار و دێ بە دێ وڵاتان بگەڕێم. کە وەزیر ئەمەی بیست، زۆر کاری تێ کرد، بۆیە وتی، کوڕەکەم هێندە بە گوێی هەوا و نەفەسی خۆت مەکە با ماندووت نەکا، وڵات وێرانەیە و زەمانە زاڵمە. ئەمجا فەرش و شمەکی بە نورەدین کۆ کردەوە، بردیەوە بۆ ماڵی خۆیان، ڕێزی لێ گرت و، بۆی چاک بوو پێی وت کوڕەکەم پیر بووم و خوا کوڕێکی پێ نەبەخشیم تەنیا کچێکم هەیە هێندەی تۆ جوان و شۆخ و شەنگە داواکارێکی زۆرم بەڕێکردووە و نەمداوەتێ تۆش بەدڵی منی وەرە کچەکەم پەسەند بکە و با کەنیزەکت بێ با لێت مارە بکەم. ئەمجا پەیمانی دا کە بیباتە لای خەلیفە و بڵێ برازایەتی بیخاتە جێی خۆی و بیکاتە وەزیر، کە نوورەدین ئەمەی بیست سەری داخست، دوای وتی پەسەندمە. وەزیری پیر زۆر دڵخۆش بوو، فەرمانی دا هۆڵی بۆ بڕازێننەوە تاکوو ئاهەنگی کچەی تێدا بگێڕێ، بازرگانان و گەورە پیاوانی شاری بەسرەی بانگهێشت کرد، ئەمجا پێی ڕاگەیاندن کە برایەکی هەیە لە وڵاتی میسر وەزیرە و دوو کوڕی هەبووە، بۆ خۆتان نەزانم منیش کچێکم هەیە ئامۆژگاری کردبووم کە کچەکەم بدەمە یەکێک لە کوڕەکانی منیش لە قسەی دەرنەچووم ئێستاش ئەم کوڕیانی بۆ نردووم کە ئیبینن لە بێگانەش لە پێشترە منیش کچەکەمی لێ مارە ئەبڕم و پیرۆزیان بێ دواتر گەرویستی لای خۆمان بێ بابمێنێتەوە گەر گەڕایشە وڵاتی خۆی بابگەڕێتەوە میوانەکان وتیان کارێکی چاکت کردووە ئیدی قازی و شایەتەکان هاتنە ڕوو، بخورد و داری عود دانرا، شیرینی خورایەوە، گوڵاو پرژێن کرا. وەزیر فەرمانی دا نوورەدین ببەنە گەرماو و لە جل و بەرگەکانی خۆی پۆشتەی بکەنەوە. کە لە خۆشتن بۆ و هاتە دەر، ئەدوت مانگی چواردەیە، بە سواری هێسترەکەیەوە بەرەو ماڵی وەزیر چوو. کە گەیشتە وەزیر دەستی ماچ کرد و ئەویش لای خۆی و داینا و پێی وت، سبەینێ ئەتبەمە لای سوڵتان بەڵکوو یارمەتیت بدا. ئەمە هەواڵی نوورەدین، هەواڵی براکەی نوورەدینیش ماوەیەک لەگەڵ سوڵتاندا لە سەفەر بوون، کە گەڕانەوە نوورەدینی برای نەبینیەوە لە خزمەتکارانی کۆشکی پرسی، پێیان وت، کە تۆ سەفەرت کرد، ئەویش سواری هێسترەکەی بوو، هەندێ شمەکی لەگەڵ خۆی برد و وتی بەرەو قەلیوبێ ئەبمەوە. ڕۆژێک یان دوانم پێچێ کەمێک دڵم تەنگە کەس بە دوومدا نەگەڕێ ئیدی لەو ڕۆژەوە دەرچوو هەواڵی نییە شەمسەدین زۆر پێی تێکچوو پەژارێکی زۆری خوارد بەخۆی وت ئەمە بەهۆی سەرکۆنەکردنی بووە لەلایەن منەوە پێویستە بنێرمە دووی ئەمجا چوە لای سوڵتان و هەواڵی سەرهەڵگرتنی نورەدینی برای پێدا سوڵتانیش نامەی نارد بۆ لای نوێنەرانی لە شار و شاروچکەکانی وڵاتەکەی کە هەواڵی نورەدین بزانن. بەڵام سەفەری بیست ڕۆژەی سوڵتان و شەمسەدین هێندە زۆر بوو کە نورەدین ڕێیەکی زۆری بڕیبوو، بۆیە زۆری بۆ گەڕان بەڵام سوودی نەبوو کە شەمسەدین دەستی لە براکەی شت بە خۆی وت، ئەمەندە زۆربڵێ بووم بەرامبەر ئەو ژنهێنان و شووکردنە.